ئێوەی ئیماندار کە هاتوونە ماڵی خوا بۆ ئەوەی لە وانەیەکی نوێی دینەکەمان لە خزمەت قورئان و فەرموودەکانی پێغەمبەردا صلی الله علیه وسلم شارەزاتر بین لە بواری دینمان هەم لە بواری ژینمان چونکە هەر ژیانێک بە پێی دین بەڕێوە نەچێ سەرەنجامی باش نابێ و بەدبەختی بە دواوە دەبێ جا خۆشەویستانم وتاری جومعەی ڕابردوو ئێمە لەسەر بابەتێکی زیندووی ناو کۆمەڵگا کە بابەتی خۆشەویستی بوو هەندێک قسە و لێدوانمان کرد و گفتوگۆمان باس کرد بابەتی ئەمڕۆمان هەر تەواوکەری ئەو بابەتەی جمعی ڕابردووە لەسەر باسی خۆشەویستی لە ئیسلامدا ئەڵێم وبالله التوفیق مرۆڤ هەر وەکو لەش و لارە هەر وەکو گۆشت و خوێن و ئێسقانە و ماددەیە لە هەمان کاتا خوای گەورە کۆمەڵێ غەریزەشی تیا خەڵق کردووە ئەم غەریزانە بە چاو نابیندرێن تام ناکرێن بۆنیان نییە لەبەر چاوانین بەڵام شتێکن معنەوین ڕوحین لە ناو لاشەی ئینساندا خوای گەورە ئەم غەریزانەی دروست کردووە بۆ ئەوەی ئەم لاشەیە بمێنێتەوە ئەگەر ئەوانە نەبوویایە مرۆڤایەتی دەفەوتا و لە چەند جیلێک تێپەڕی نەدەکرد بۆ نمونە برسیەتی غەریزەیەکە کاتێک کە تۆ حەز دەکەی برسیتە حەزێک لە ناختا شاراوەیە بەردەوام حەز بە خواردنی خۆش و چاک دەکەی ئەگەر ناساغ نەبی بەردەوام حەز بە خواردن و خواردنەوەی پاک و خاوێن و شەرعی دەکەی ئەگەر مەعیدەت تەواو بێ و دەمت تاڵ نەبێ ئەمانە ئەمە غەریزەیەکە ئەگەر وا نەبووە ئینسان وشک دەبەوە لە برسان دەمی بۆ خواردن نەدەبرد یان ئەو هەموو هەوڵ و تێکۆشانەی نەدەدا لە پێناوی بەدەستهێنانی نانێکی باشدا ترس ئەوە بۆ خۆی غەریزەیەکە هیچ کەسێک نییە بڵێ ئەو پەڕی پاڵەوانم ترس لە ناخیان نەبێ چونکە ئەم ترسە غەریزەیەکە ئەگەر وا نەبووە زۆربەی خەڵکی خۆی بە فەتارایەدا بەڵام ئەو ترسەوە لێ دەکا حەزەر دەکەی و لە زۆر شت خۆت دەپارێزی بۆ ئەوەی لاشەکە لە ناو نەچێ سەرما و گەرما غەریزەیەکە لە سەرمایە لاشە دەپارێزی لە گەرما دەیپارێزی ئەمە غەریزەیەکە کە پاڵت پێوە دەنێ خۆت لە دژەکان بپارێزی غەریزەیەکیشمان هەیە غەریزەی خۆشەویستیە چۆن برسێتی چۆن ترس و سەرما و گەرما کە باسم کرد غەریزەن لە ناختا خۆشەویستی شتێکە مرۆڤ ناتوانێ بەبێی بژی خۆشەویستیش ئەنواعی هەیە هەر کورد نەهاتووە لە خۆشەویستی نێوان کوڕێک و کچێک بەڵکو خۆشەویستیەکان لە گەورەوە دەست پێ دەکەن یەکەمجا مرۆڤ دەگەڕێ بە دووی مەعبودێکا خەڵک خۆشەویستی مەعبودەکەیەتی پەرستراوەکەیەتی جا ئەگە پەرستراوی حەقی دەستکەوت کە اللە جل جلاله سبحانه وتعالى ئەوە یەکەم خۆشەویستی تۆ لەگەڵ خوا دەبێت دەست پێ بکە ئەگەر خەڵق خالقی خۆی نەدۆزیەوە کە خالقی حەقە ئەگەڕێ مەعبودێکی باتڵ هەر دەبێ بدۆزێتەوە جار هەیە کابرا جانتایەکی بدیوبلۆماسی پێ شەهادەی ما دکتۆرای هەیە و پڕۆفیسۆرە لە فیزیای نەوەویدا کابرا لە هندستان پڕۆفیسۆرە لە فیزیای ناوکیدا دکتۆرای هەیە کەچی سیر دەکەی کاتێ تووشی مانگایەک دەبێ سوژدەی بۆ دەبا ئەو مانگایە بەخوای خۆی دەزانێ خۆشەویستی بۆ دەردەبڕێ قبوڵی نییە لەم کوردستانی تۆدا کەسێ جنێو بە مانگایەک بڵێ سوکایەتی پێ بکە کابرایەک کە هەیە موشک پەرستە کەسەکانێک هەیە بت دەپەرستێ چەندین هەزار ملیۆن خەڵک لە عالەما لەسەر بتێک لەسەر بەردێک خۆی بەکوش داوە ئەوانەی کە دەڵێن ئیلحادین هەر هیچ مەبدە و دینێکمان نییە دەڵێن هەر هیچ خوایە وجودی نییە نەعوذ بالله ئەوان ئەو ئیلحادەش بۆ خۆی دینە ئەو ئیلحادەش بۆ خۆی خوایە ئەوەنی لە پێناوی ئیلحادەکەدا خۆی بەکوش دەدا کابرایەکی کۆمۆنیستی دەڵێ هەر خوا هەر وجودی نیە هیچ خوایەک هەر نیە بت پەرستیش هەر نیە دار و بەردیش ناپەرستم بەڵام ئەو فکرەیە بۆ خۆی خوای ئەوە چونکە لە پێناوێ تێدەکۆشێ لە پێناوێ خوێن دەڕێژێ لە پێناوێ پارە سەرف دەکا لە پێناوێ حیزب دروست دەکا ئەمە خوایە کەواتە یەکەم ئینسان یەکەمین شتێک لە بڕوادارەوە بۆ ئەو پڕی ئیلحادی ئەبێ خۆشەویستێکی هەبێ کە مەعبودەکەیەتی کە پەرستراوەکەیەتی جا خوا لێمان تێک نەدا کە ئێمە ئەڵڵامان دۆزیوەتەوە کە خالیقی حەقیقیمانە خوا سەرگەردانمان نەکەو لەو ڕێبازە لامان نەدا دووەم خۆشەویستی بۆ پێشەوایەک هەموو کەسێ پێویستی بەوایە پێشەوایەکی هەبێ چاو کەسێ هەبێت چاوی لێ بکەیت جا ئەوانەی ئیماندارن بە درێژایی مێژوو پێغەمبەرانیان دۆزیوەتەوە ئێمە سەرکردەی هەموو پێغەمبەران خوا فەزلی لەگەڵ کردوین حەزرەتی محەممەدمان ناسیوە صلی الله علیه وسلم پێداوەرە ئەوەی پێغەمبەران ناناسێ و محەممەد المستەفا صلی الله علیه وسلم ناناسێ ئەویش دەگەڕێ دەبێ پێشەنگێکی هەبێ چاو لە فڵان کەس کەم ئەگەڕێ ئەگەڕێ چاو لێ لە پێناوی سەرکردەیەکە بە سەدان خەڵک خۆی بەکوش دەدا بە هەزاران خەڵک لە پێناوی سەرکردەکە قبوڵی نیە قسەیەکی پێ بڵێ ئەمە ها خۆشەویستیە ئەمە هەموو خۆشەویستی وا لە کوڕێکی گەنج دەکا لە پێناوی سەرکردەکە خوێنی خۆی بڕێژێ وایە یان نا ئەمە خۆشەویستیە کابرایەکی حیمایە وا لێ دەکا خۆی دەخاتە بەر ڕێژنەی گولە لە پێناوێدا سەرکردەکە نەکوژرێ ئەگە خۆشەویستی نەبێ ئەم کارە ناکرێ خۆشەویستی دەڕواتە خوارەوە ئەمجا باوک و دایک چەند ئەولادیان خۆش دەوێ والله ئەگە خۆشەویستی نەبێ قەت دایکێک ئەولادێکی پێ بەخێو ناکرێ گەورە نابێ ئەی خۆشەویستی ئەولاد بۆ دایک و باوکی ئەگەر ئەو خۆشەویستی عەزیمە نەبێت کچێک ناتوانێت دەست بخاتە پیسایی دایک و باوکیەوە کوڕێک بە هەمان شێوە ئەمە خۆشەویستیە خۆشەویستیەکان جاری وا هەیە بەهۆی بەزەی پێداهاتنەوەیە تۆ هەژارێکت خۆش دەوێ نە پارەی هەیە نە سارەی هەیە نە نەبەت نە مەسئولیەتی هەیە کەچی لە خۆیەوە خۆشت دەوێ بۆ چونکە لە ڕێی بەزەی پێداهاتنەوە خۆشت دەوێ ئەو هەژارت خۆش دەوێ دەوڵەمەندێکت خۆش ناوێ جاری وای خەڵکیکی مسلمانی ئێمە دۆستی هەژارێکن ڕقمان لە دەوڵەمەندێکی نا شەریفە دوو لەڕووی ئەو دەوڵەمەندەکان کە بە پارەی حەڵاڵ پێکیانەوە ناوە ئەوان ناڵێم ئەمە ئەمە وا لێ دەکات لە ڕێی بەزەی پێداهاتنەوە ئەم خۆشەویستێ چەنانەت ئەم غەریزەیە ئاژەڵانیشی گرتوتەوە لەو هەفتەیە ڕابردوو لە یەکێک لە ڕۆژنامەکانی کوردستاندا نووسرا بوو لە شاری سلێمانی کابرا باسی ڕسمەکانیشی گرتوون باسی ئەوە دەکاڵێ پشیلەیەک بەچکە پشیلەیەکی بوو لە کاتی لەدایکبووندا پشیلەکە دایکەکە تۆپی بەس کە پشیلەکەی بەجێما زۆر بەزەیماندا پێدا هاتەوە بەڵام کولانەی مریشکمان هەبوو لە ماڵەکەی خۆماندا لە یەکێک لە گەڕەکە مەحەلیەکانی سلێمانی ئەڵێ کەڵە شێرەکە دەهات ئەو پڕقۆڵەی کە بۆ جوشکەکان دەکرا دەیهێنا بەدەمی بەس کە پشیلەکەیەوە دەکرد حتا دەڵێ کە پشیلەکە ئێستا گەورە بۆ بۆتە پشیلەیەکی تەواو دوورمان خستەوە لە کولانەکە دەرمانێناوتمان نەوەکو بەچکە بخوا کەچی یەک بەچکە مریشک ناخوا ئەڵێ هەموو بەیانیەک پێش ئەوەی دەرگا لە کەڵەشێر و مریشکەکان بکەینەوە چێ لەبەر دەرگاکەیاندا دەکەوێ لە دوورترین شوێن بە یەک جار کەڵەشێرەکە قوقاندی دێتەوە بەردەمی ئەمە غەریزەیە لە کەلار لە تەلەڤیزۆنی خاکە من خۆم بینیم کاتێکەوە کەرێک لە ناو چوو بوو سارە لێیدا بوو جاشکێکی بچکۆلەی شیرەخۆری لە دوا بەجێ مابوو دێڵەسەگێک لەگەڵ بەچکەکانی خۆیان شیرێدا پێی لەگەڵ بەچکەکانی خۆیان شیری ئەدا بەو جاشکەکەرە و کتە گەورەشی کردبوو لەگەڵ بەچکەکانی یاریی پێ دەکرد ئەمە هەر خۆشەویستییە غەریزەیە کە خوای گەورە لەناو حەتا دڵی ئاژەڵیشدا دروستی کردووە دواتر ئەم غەریزەیە دێتە خوارەوە غەریزەکە وا لێ دێ وڵاتی خۆتت خۆش دەوێ تۆ کاتێک کە دەچی بۆ ئێران سەی دەکەی لە خۆ کوردستانی خۆمان خۆشتر دەوێ کە دەچی بۆ دهۆک و زاخۆ حەز دەکەی حبی سلێمانی زیاتر لە دڵدایە کە دەچی بۆ شوێنێکی حبی ئەم پیرە مەگروونە زیاتر لە دڵتایە پێت ناخۆشە پێت خۆشە خەڵک بە چاکە باسی بکا لەوانەیە ڕقت لە هەموو خەڵکی ئێرە بێ کەچی پێت خۆشە خەڵک لە شوێنان بە باشە باسی بکا ئەمە حب و شوێنی وایە باوەڕتان بێ بەس ئاژەڵ لێی دەژیا کەچی کابرا بە هەموو دنیای ناگۆڕێتەوە خوا ئەو خۆشەویستی ئەو دیوی لە دڵی ئەوە وا شیرین کردووە من و تۆ بە بەلاش لەوێ بمانژێنن ناژین کەچی ئەو خۆی لەسەر بەکوژ دەدا ئەو بستێ زەوی بە هەموو دنیا نادا ئەم خۆشەویستیە دێتە خوارەوە بەڵام خۆشەویستیەکە من هەدەفمە بۆیە وشەی خۆشەویستی تکایە تەنها لە پەیوەندی کوڕو کچێکا بچوک مەکەنەوە ئەمە هەموو دونیا لەسەر خۆشەویستی بەندە ئەگە خۆشەویستی ئەو غەریزەیە نەبێ ژیان باوەڕتان بێ نابێ ژیان زوو لەناو دەچێ خۆشەویستیەکیش کاتێ دروست دەبێ ئینسانەکە خەریکە باڵغ دەبێ لەگەڵ بلوغ بوونا حەزێک لەناو ناخی ئینسانا دروست دەبێ چۆن کە برسی بووی ئەگەر بەلای کەبابخانەیەکا بڕۆی ناو دەمت پڕ دەبێ لە لیک کاتی لەک باڵغ بوونیشە هەردوو ڕەگەزی نێر و مێ هەست دەکا پێویستی بە خۆراکێکەیە کە پێی دەڵێن سێکس بە ئینگلیزی یان لە زمانی عەرەبیدا پێی دەڵێن جنس یان لە کوردیدا پێی دەڵێن جوود بوون ئەمە حەزێکە خوا لە مرۆڤ دروستی کردووە بەڵام ئەم حەزە لە ئاژەڵیشا هەیە ئەوەنی ئاژەڵەکانیش بەیەکەوە جوت دەبن زاوزێ دەکەن بەڵام لە ئاژەڵە حەزەکە تەنها بۆ ئەوەیە ئەم جنسە نەفەوتێ دوای ماوەیە کە حەملی گر ئەو ئاژەڵە نێرینەکە لێ دوور دەکەوێتەوە تا ساڵش کە لێ نزیک نابێتەوە ساڵی دووجار لێ نزیک دەبێتەوە بۆ زاوزێبوونە بەڵام لە مرۆڤدا کە خوا ئەم ئارەزوی دروست کردووە هەم بۆ وەچەخستنەوەیە بۆی نەوەی ئادەم بەردەوام کۆتایی پێ نایە گە ژن و ژنخوازی و مناڵ نەبێ بەنی ئادەم نامێنێ وایە یان نا بۆ ئەوەی ئەم نەوەیە کۆتایی پێ نایە لەسەر زەویدا بەڵام هەدەفەکە زۆر لەوە گەورەترە لە ئارەزوێکی کاتی چەند دەقەی یان لە بوونی مناڵێکە هەدەفەکە دڵ ئاسوودەبوون و حەسانەوە لە پاڵ یەکدا و سۆز و خۆشەویستی دروستبوونە لە بینی ئەو ڕەگەزی نێرومێیەدا دەفەرمون با بچینە خزمەت قورئانی پیرۆز یەک ئایەتی قورئان لەم جومعەیەدا ئاماژە پێ دەکەم ئەو هەموو مەسەلەی کە ئەم هەموو کتێبە لەسەر خۆشەویستی دەنووسێ یەک ئایەتی قورئان هەر هەمووی باس دەکا دایمە بگەڕێنەوە بۆ قورئان من دایمە ئامۆژگاریم بۆ برا گەنجەکانمان ئەوەیە چەند جاریش وتومە سەد کتێب بخوێنیەوە بەقەدەر یەک ئایەتی قورئان تەسیرت تێ ناکا بەس بە شەرتێ ناگەروا بە سەتحی بە شەرتێ لێی بکۆڵیەوە لێی تێبگەی زاسيري أم آتنابي سورة الروم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 و دەسەڵاتی من بەشێکە لە دینەکەمان بۆیە ئەم باسە وەکو باسی نوێژ و ڕۆژ و حەج وایە کە من بۆتانی باس دەکەم جوان تێی بگە من آیاته دووەم خلق لکم من انفسکم خوا دەفەرمێت دروستم کردووە لە نەفسی خۆتان هاوسەرم بۆ دروست کردوون من انفسکم ابن کثیر دەفەرمێ ئەوە گەورەترین ڕەحمەتی خوایە کە ژنەکانمان لە خۆمان دروست کراون دواتر دێمە سەری ئافرەت لە پیاو دروست کراوە هەر لە جنسی پیاو دروست کراوە هەر بەنی ئادەمە ئادەمیاتە ئەگەر ئیبن کەثیر ڕەحمەتی خوای لێبێ لە تەفسیرەکە دەفەرمێ ئەگەر بێت و ژن خوا لە جنۆکە خەڵقی کردایە تۆی لەگەڵ دروست کردو ئافرەتەکەی لە جنۆکەی خەڵق کردایە لە حیواناتێک هاوسەری خەڵق کردایە ئەفەرمێ ئینسان دایمە لەبەر یەک ڕای دەکرد لە ژن و پیاو لە یەکتر بەڵام چونکە لە جنسی خۆتە دایمە مەیلت بۆی هەیە من ئەنفسیکم ئاەتەکە دەفەرمێت چەندە خۆتت خۆش دەوێ ئەو ژنەش هەر لە جنسی تۆ دروست کراوە ئەبێ بە قەدەر خۆت خۆشت بوێ بگرە زیاتر پارێزگاری لێ بکەیت ازواجا وشەی سێیەم ازواجا زەوج واتە تەواوکەر بە پێ بە تاکێ پێڵاو دەڵێن زەوجەکەی تاکێکیان بە خەڵک نایە ئەم دەستە ئەو دەستە زەوجێتی ئەو قاچە ئەو قاچە زەوجێتی ئەو چاوە ئەو چاوە زەوجێتی بە هەردووکیان تەواوکەری یەکن مەلێک دوو باڵەکە یەکیانی لێ بکەیەوە ناتەواوە ناتوانێت بەرز بێتەوە بگاتە شوێنی مەبەستی خۆی و بفڕێ ئەزواجەن خوا لە قوڕ ئەم قورئانەیا دەفەرمێ مرۆڤ تۆ ناتەواوی ئەی ئینسان تۆ ناتەواوی ئیلا پێویستیت بە ڕەگەزی بەرامبەرە ئەی کوڕ تۆ ناتەواوی پێویستیت بە ژن هەیە ئەی کچ تۆ ناتەواوی پێویستیت بە کوڕێک هەیە لە ژیانی هاوسەریتدا هەبێ تەماشاکە ئەم غەریزەیە خوا لە یەکەم مرۆڤی سەر زەویدا خەڵقی کرد حەزەتی ئادەم لە بەهەشتا بوو ئەلە بەڕێزان بەهەش ڕەمز نییە بۆ هەموو خۆشی و ژیانێک یەعنی لە بەهەشتە ئەگەر باسی خانوو دەکەی خانووەکەی لە بلۆک و لەبغ و دە بەردی حەلام پێک نەهاتووە خوا لەو قورئانەدا دەفەرمێ یەک خشکی لە زێڕە و یەک خشکی لە زیوە ئەو بەهەشتە لەژێر هەر هەموویدا لە جیاتی کاشی شوشەی مەڕمەڕە و ئاو فوارە دەکا بەژێرتا ئەو فوارە دەکا لەژێر یاوە دەڕوا جا دیمەنی ئاوی سپی لە هەموو شتێ جوانترە دەست دەبەی لەو لاوە شیرە دەست دەبەی لەو لاوە هەنجوینی ساف دە هەڵدەمژی ئاوا بە کەوچک دەی خۆیەوە هەرچی نەخۆشی بێ تیا نییە پیربوونی تیا نییە بێتاقەتبوونی تێدا نییە ئەو خواردنە ئەو دڵۆپەت شیرە دەخۆی ئەو دڵۆپە ئاوە ئەو بۆڵە ترێیە دەخۆی جاری دوم ئەو تامەی یەکەم نادا سبحان الله ئادەم لەم خۆشیەدا بوو یعنی خۆشیەکە هەرچی تۆ بە عقلتا بێ و بە فکرتا بێ لە بەهەشتا هەیە کەچی پیامبەر صلی اللە علیە و سلم دەفەرمێ استوحش آدم ئەو ئادەمە هەستی دەکرد لە بەهەشتا بێتاقەتە سبحان اللە لەگەڵ ئەو هەمووەدا بە ئیعتیبارێکی جوانتر بڵێم ئادەم هەرچەند لە بەهەشتا لە هیچی کەم نەبوو کەچی هەستی دەکرد لە شتێکی کەمە هەستی دەکرد لە شتێکی کەمە بەغەمەوە خەوی لێکەوت خەوی لێکەوت دەفەرمێ لە پەراسووی چەپی لە ئاستی سەر دڵی خوای گەورە پەراسوویەکی دەردێنا و دەرهێنا و حەوای لێ خەڵق کرد دایکە حەوای لێ خەڵق کرد پیان صلی الله علیه و سلم دەفەرمێ خلقت من ضلع اعوج لە پەراسوویەکی خوار چونکە پەراسوو خوارە بۆی قەفەزەی سنگ دروست بێ دایکە حەواتان دروست بوو بێ دینەکان دایمە ئەمە دەکەن بە ڕەخنە ئا ئا خوای گەورە ئافرەتی لە پەراسو خەڵق کردووە لە پەراسوی کوێش بۆ لای ڕاست نیە خۆ لای ڕاست لە ئیسلامدا پیرۆسترە بۆ لە لای چەپ بەڵام خۆشەویستان ئەم دینە ئەبێت تێی بگەین ئێمە پیانسەسان دەفەرمێ حەوا کە دروست بوو لە شێوەی جوانترین ئافرەتی ئەم سەرزەویە بووە هیچ ئافرەتێک حتا ئەم زرو ئێستا و تا قیامەت جوانی ڕوخساری ناگاتە حەزەتی حەوا ناگاتە دایکە حەوا لەدوای ئەو جوانترین ئافرەتی سەر ئەم زەویە سارای ژنی حەزرەتی ئیبڕاهیم بووە ئەوە لە کتێبی حەدیثا هەیە حەوا کە دروست بوو لە لای پەراسوی چەپ دروست بوو بۆ ئینسان دوو شتی زۆر زۆر گرنگ لە ناو لاشەیدایەتی منبعی ئەساسی ژیانی تۆ دوو شتە هەناسەکەت لەگەڵ دڵەکەت وایە بەڕێزانیان نا یەک دەق سانیە ناتوانی بەبێ چەند دەقەیەک ناتوانی بەبێ هەناسە بژی دڵیش هەر یەک سانیە ناتوانی بەبێ لێدانی دڵ بژی ئەمە لە کوێدایە لە ناو قەفەزەی سنگدایە کەواتە پەراسو و گەورەترین ئامێری پاراستنی ژیانی ئێمەیە کە دڵمان دەپارێزێ و سیەکانمان دەپارێزێ کەواتە پەراسو پیرۆزە بۆیە خوای گەورە ئافرەتی لە پەراسو خەڵق کرد بۆ لە پەراسوی چەپ چونکە ئەگەر چەند دەقیقەیەک بەبێ هەناسە بژی بۆ یەک چرکە ناتوانی بەبێ لێدانی دڵ بژی بۆیە لە پەراسوی لای چەپ یعنی ئافرەت دڵی تۆ دەپارێزێ ئەم مستەلەحە شەرعێ چەند جوانە یعنی ئافرەت ژیان ئاسوودەیی تێدا نییە ژیان یەک هەناسەی خۆش ناتوانانی هەڵمژی یەک دەقە ئەو دڵەتی سراحەت نابێ گە ژنێکی باشن نەبێ ئەمە معنای ئەوەیە لە پەراسوی لای چەپ دروستکرا کە دڵت دادەپۆشێ بۆیە حەدیسەکە ئاوای فەرمووە بۆیە زۆر وشەیەکی جوانە عولەما دەفەرموون چەند جوانە ئینسان بە دەستگیرانەکەی کە مارەکراوێتی حەڵاڵی خۆیەتی چەند جوانە ژن بە پیاوەکەی یان پیاو بڵین بە ژنەکەی بڵێت دڵ و هەناسەکەم چونکە تۆ دڵ و هەناسەت پاراستوم بەهۆی تۆوە من دڵم ئاسوودەیە بەهۆی تۆوە من هەناسەی ئاسوودەی یەدەم یعنی ئەم مستەلەحانە کە غەربیەکان بەکاری دێنن پێڵە دڵەکەم هەناسەکەم مسلمانی ئێمە قرباب ئەوەی غەربی و شەلاتی و مەلاتیە ئەوە لەو دینەی خۆمانەوە هاتووە بەس ئێمە بەداخەوە جاری وایە پێمان شەرمە پێمان عەیبەیە قورئانەکەی خۆمان و سەرچاوەکانی پێ سەڵ سەلم بەکار بێنین یعنی زۆر زۆر وشەیەکی جوانە کەسێ بە دەستگیرانی بە هاوسەری بڵێ دڵەکەم هەناسەکەم چونکە تۆ تۆی کە هەناسەی من ئاسوودە دەکەی تۆی دڵی من ئاسوودە دەکەی بۆ لە کاتی خەوا ئەی بۆ بۆ حەزەتی ئادەم بە زیندوێتی پاراوچێکیان دەرنێنا بۆ ئەوەی ڕۆژە لە ڕۆژان منەت بەسەر حەوایا نەکا بڵێ بەهۆی تۆوە ئازارم پێگەیشت خوا لە خەوا پەراسوەکەی دەرکرد بۆیە پەراسوی ئافرەت دانەیەکی زیاترە لە پیاو ئا سبحان الله ئەم عیلمە هەموو شتێکی ئەم دینە دەسەلمێنێ ئەفەرمێ لە کاتی خەوابوو بۆ ئەوەی کەوا منەتی بەسەرا نەکا چونکە پیاو تەحەمولی ئازاری کەمترە لە ئافرەت بەڵام ئافرەت بە زیندووی ئینسانیشکەی لێ دەبێتە وانێ و بە ئاگایی ئەو کەچی تەحەمولیشی دەکا و پێشی خۆشە سێیەم بۆچی ئادەم لەگەڵ دروست بوو بۆ ئادەمیش هەر حەواش هەر لەگەڵ دروست نەبوو خۆ خوای گەورە دەیفەتوانی یەک مست خۆڵی تر بێنە و حەواشی لێ دروستکا وایە نا لەبەر ئەوەیە ئیشی سەرەکی بە زۆرینە بە ئەکسەریەتی پیاو ئەوەیە تەعامول کردنە لەو گڵەی کە لێی دروست بووە تۆ جوتیاری کرێکاری وەستای سەربازی پێشمەرگەی چەکداری مۆزەفی ڕۆژانە تەعامول لەگەڵ ئەم خاکەیا دەکەی بەردەوام لەگەڵ خاکا لە کارای بەڵام ژن ئیشی سەرەکی تەعامول کردنە لەگەڵ شتێکی زیندوو کە مناڵە لەگەڵ زیندووە زیاتر تەعامول دەکا خزمەتی ماڵ دەکا خزمەتی میوان دەکا خزمەتی منداڵ دەکا مناڵی لێ دەبێتەوە ئەمانە هەموو شتێکی زیندوون بەرجەستەن بۆیە خوای گەورە ئەوی لە پەراسو دروست کرد ئەمانە هەموو حیکمەتی خۆی تێدایە ئەگە بێدین لێ حاڵی نەبێت چی لێ بکەم سێم خەڵکێک دەپرسێ ئەم گەنجێکی بەڕێز بڵێ باشە مامۆستا بۆی ناویندرا حەوا ئەی بۆ ناوێکی کوردی خۆشیان خۆ سەد ناو هەیە لە حەوا خۆشترە خوای گەورە کە حەوای ناوناوە حەوا سێ مانا لە وشەی حەوادا هەیە یەکەم وشەی حەیات واتە ژیان خوا فەرمووی ژیان بەبێ ئافرەت نابێ یەکەم وشەی ژیان دووەم حەیا لە وشەی حەوا حەیائی لێوە دەژی یعنی شەرم و شکۆ سێیەم ئیحتیوا واتە لە ئامێزگرتن واتە ئافرەت سێ سیفەتی تێدا دایکە حەوا دەبێ ئافرەتان هەموو ئەو سێ سیفەتیان تێدا بێ یەکەم ژیان، دووەم شەرم و شکۆ و حەیا، سێیەم ئامێزی گەرم و گوڕ بۆ مێردەکەی و بۆ منداڵەکانی. بۆیە ئافرەتی بەڕێز و سەنگین، لە کوردەواری خۆمان دەڵێ ئەسڵزادە، وەڵڵاهی بەڕێزان ئەسڵزادە ئەوە نییە کچی فڵان دەوڵەمەند و فڵان ئاغا و کوێخایە، ئەسڵزادە ئەوەیە ئەگەر لێی حاڵی بیپچێتەوە سەر دایکە حەوا سێ سیفەتی تێدا بێ، هەر ئافرەتێک ئەم سێ سیفەتەی تێدا بێ فیعلەن ئەسڵزادەیە، ڕێک لە دایکە حەوای خۆی دەکا. یەکەم فعلا زەوجەیە وەڵاهی ژیانت خۆش دەکا ناتەواویت تەواو دەکا ناپیاویت دەکا بە پیاوەتی وەڵاهی نامەردی دەتکا بە مەرد بەس بە شەرتی ئەم سێ سیفەتە لە ژنا هەبێ لە دایکە حەوای خۆی بچێ یەکەم ژیان دۆست بێ ژیان دۆست بێ ژیان بکا بە ژیان ئەها سەیریکە ژن خوا وای خەڵق کردووە بە ژانی لەدایک بوون مناڵێک پێشکەش دەکا ژان دەکا بە ژیان نەک ئەوەی ژیان کا بە ژان ژیان دۆست بێ ژیانی پێ خۆش بێ هەموو ڕۆژە نەڵە ختەک خوا لە ناوم بەرێ خوا بمکوژێ خۆم دەسووتێنم وا دەکەم نەخێ دڵی بە ژیان خۆش بێ لە ناو ئەشکەوتێکا بێ لەگەڵ مێردەکەی بڵێ ئەم ژیانە چەند خۆشەکە لەگەڵ تۆیان پێم خۆشە زیاتر بە یەکەوە بژین بە یەکەوە پیر بین بە یەکەوە بمرین بە یەکەوە بژین بە یەکەوە بخۆین بە یەکەوە جوود بین ئەمە ئەمە یەکەم خاڵی سیفەتی ئافرەتی ئەسڵزادە کە دەچێتەوە سەر دایکەوە حەوا ژیان دۆست بێ ئەو وشەیە زۆر جوان دیقەتی بدەنێ ژان بکا بە ژیان نەک ژیانت لێ بکا بە ژان دووەم خاوەن حەیا و حرمەت بێ لە وشەی دووەمی حەوادا خاوەن حەیا بێ ئافرەت شەرم و شکۆیەکی جوانی هەبێ سێیەم ئیحتیوای هەبێ بەردەوام ئامێزی کرابێتەوە بەردەوام کە مێردە ماندووەکەی لە دەرەوە هاتەوە وەڵاهی مێرد ئەگە بچێتە خانوویەکەوە خوشکانی بەڕز گوێتان لێ بێ ئەو کەسەی هاوسەری خۆی خۆش دەوێ ئەگەر ئەو خانووە شەڕ لەگەڵ هەورا بکا لە بەرزیە ئەگەر بای ملیارەها دۆلار ڕازاوەیی و دیکۆراتی هەبێ ئەگەر ئەو سارەی پێی دێتەوە مواسەفاتی عالەمی لەسەر بێ قەسەم بەخوا ئەگەر هاتەوە ڕووی ژنەکەی گرژ بوو هیچی پوفرسێکی سوورکە ناهێنێ وەڵاهی ئەگەر ڕۆژ تا ئێوارە دوو دوو کیسەی چیمەنتۆ بخاتە حەو قاتێکەوە پشتی چەما بێتەوە لە ژێر ئازارە ئەگەر هاتەوە ژنەکەی باوەشی بۆ گرتە و یەک جار لە ئامێزی گرت و بەخێراتنەوەی کرد وا دەزانێ یەک دەقە ناخۆشی و ماندوێتی نەچێشتۆ لەو ڕۆژەدا ئەمە ئافرەت خوا ئاوا خەڵقی کردووە ئیحتیوا ئامێزی گەرم ئەو دایکەی کە چەند بە سۆزە بۆ مناڵەکەی باوەشی بۆ دەکاتەوە بە خۆیەوە دەکوشێ قەت ئەو منداڵانە سەرگەردان نابن هەموو ئەو مناڵانەی تووشی لاڕێبوون دەبن ئامێزی گەرمی دایک لە باوەشی نەگرتن هەر نەفرەتی لێکردن حتا مناڵەکە ماڵیشی بەرچاو کرد و سەرگەردان بوو بۆیە خۆشەویستان هەر ئافرەتێ ئەسڵ زادە بێ ئەم سیفەتەی تێدا بێ کە بەداخەوەم زۆر ڕێکخراوی ئافرەتانمان هەیە لەم ڕۆژەدا بەس بۆ ئەم سێ خاڵە هەوڵ دەدا ئیشی ئەوەیە ئافرەت لەم سێشتا ڕەسەنایەتی خۆی لادا یەکەم دەڵێ حەد تووڕیان کردی سەد فلیمتان نەدیوە نەوتی بە خۆیدا کرد و خۆی سووتان خۆت سووتێنە خۆت لەناو بەرە خۆت فڕێدا فلیمی ئەجنەبی کوردستانی عەرەبی هەمووی باسی ئەوە دەکا ئافرەت فێری ژیان دۆستی ناکا بەردەوام چاوی لەوەیە ماڵی فڵان کەس خانوەکان وایە تۆش فێری ئەوەی بکە فێری ئەوەی ناکە ژیان یعنی خۆشەویستی نەک مادە و پوڵ و پارە و سارە و ڕابواردن دووەم ئافرەتان فێری ئەوە دەکەن حیا و حرمەت چییە هەر حەیایان بە بەر ئافرەتەوە نەهێشت مەگە ئەوەی خوا ڕەحمی پێ کردبێ ئەم مزگەوتە نەهێشتبێتیەوە ئافرەت دەبینی واللە لەو بازاڕە شەرمت بێ دێ سەیری کەی هەر لە سەری لە سنگی لە قۆڵی لە قاچی هەر ڕوت و قوت دەیبینی لە سەرکێ سابوونە سەرکە سابوون تخوا چییە بێڕێزی بە ئافرەت دەکرێ ڕسمی ئافرەتێکی غوتی تێدایە شامپۆیەک چییە شانەیەک چییە هەرچی تۆ دەیبینی لەو بازاڕەدا لەو کەمالیاتانە ئیلا ڕسمی ئافرەتێکی ڕوتی پێوەیە ئەمە هەمووی بۆ ئەوەی شەرم لە ئافرەتا هەڵگیرێ سێیەم بەردەوام ئەم وشەی پیاوسالاری مێرسالاری نابێ بمێنێ ئێستاش گوێ لە بەرنامەکانی مێزگردی تەلەڤیزیۆنەکان ڕاگرە تۆ وا تێدەگەی دایمە ژن لە سەنگەرایە و پیاو زوڵمی لێکردو دەبێت تۆڵەی خۆی لێ بکاتەوە ئەی بۆ ئافرەتان فێری ئەوە ناکەن ئامێز بۆ مێردەکانیان بگرنەوە ئەی بۆ واللهی پیاو خراپیش بێ ئافرەت توانی بهێنێتە سەر ڕێگای ڕاست چونکە جازیبێتی ئافرەت زۆر بەهێزە بەڵام بەداخەوە ئەم هەموو پارە و ئیعلام و گۆڤارە بەس بۆ لابردنی حەیا بۆ لابردنی ئەوەی ڕێزی پیاو نەمێنێ لە لای مێردەکەی وە هەر گوێی پێ مەدە پیاو سالاری مێرد سالاری مێرد چییە دەڵە بڕۆ ئیش بکە ئیش بکە لە دەرەوە ئافرەت ئەو ئافرەتەیە پارە پەیداکە وەزیفەی هەبێ پارە بێنێتەوە ئەی ئامێزە ئەی باشە پیاو ماندوو ژن ماندوو ئەی کێ بیان حەسێنێتەوە ئاخر توخوا مناڵێک لە ئامێزی دایکیا پەروەردە نەبێ ئەگە مانگی دە ملیۆن دۆلارت بۆ بێنێتەوە توخوا لە ڕەوزایا پەروەردە دەبێ تخوا یەک دەقە باوەشی دایکەکەی خۆی بە هەموو ئافرەتی دنیا دەگۆڕێتەوە تخوا تۆ هەموو ئەب سەروەتی دنیات بۆ بێنێ ئەگە چیۆ ماڵەوە ئامێز بۆ نەکاتەوە بەڕووی خۆشەوە بەخێراتن نەکا ئەو ماندوو ئەو هەر ماندوو ئەی شەم دوو ماندووە بحەسێنێتەوە ئەوە هەروەک ژیانی ئاژەڵی لێدە بەداخەوە کەچی هەموو هەموو ئەم سەقافەتی ئەم سەردەمی عەولەمە و دیموکراسیە هەر ئەوەیە کە ئەم شتانە ناوبەرن چونکە ئیسلام هێناوێتی دە وەڵڵاهی بۆیە ژیانەکان هەمووی تاڵن ئەمجا لە حکمەتی دروستبوونی ژن خوا ئاتەکە یەک پێدادەم لیتەسکونو ئیلەیها بۆ ئەوەی دڵت ئارام بگرێ ئەفەرمێ کاتێک بە مەخ بە خانوو دەوترێت سوکنا هەها دەڵێن سوکنایەکی هەیە کوردی خۆمان هەر شتەکانی زۆر جوان بەکار هێناوە یعنی تۆ لە هەر شوێنێکی ئەم سەر زەوێدا بی لە فندەقی زۆر ڕاقیدا بی باوەڕکە هەر خۆت بە میوان دەزانی ئیسراحەتن نییە کەچی کە چویەوە ناو کولانەکەی خۆ دەگە خانوێکی گڵ بێ حەز دەکەی ئاسوودەیەکت هەیە ئاه وەڵای حەسامەوە هەموو کەس لە ماڵی خۆیان پاشایە پاشا و گەز وەزیر لە دەرەوە زۆر مقەیەدە دەبێت جلەکەت ڕێک و پێک بێ دەبێت ئاوا بڕۆی ئاوا قسە بکەی کەچی کەچی ئەو ماڵە خۆتی لێ فڕێ دەی جلت شڕا هیچ لە بەرانێ هیچ لە بەرایە چۆن قسە دەکەی چۆن ڕادەکشێ هەموو کەس لە ماڵی خۆیان پاشایە سوکنا خانوو سوکنایە خوا لە فەمە ژنیش سوکنایە کاتێ چوێەوە ناو باوەشی ژنی خۆت ئەمجا ئیسراحەت دەکەی لە ماڵی خۆتان نەبێ ئیسراحەت ناکەی بۆیە کاتێ ئادەم خەبەری بۆوتی تۆ چێی لە دەنیشتمەوە وتی من حەوائم وتی، ئیشی تۆ چییە چم لەگەڵا دەکەی؟ وتی، لتسکن الیها، خۆمت پێشکەش دەکەم وەرە لەگەڵما ڕاکشێ، وەرە با بەیەکەوە ژیان بەسەر بەرین، وەرە با زەوی ئاوەدان کەینەوە. ئەم وشە جوانانە لە دینی ئێمەدان، کەواتە زۆر ئاساییە، زۆر جوانە کچێک بە کوڕێک بڵێ، وەڵڵاهی من دەبینم من و تۆ بۆ یەک دەشێین، وەرە با ژیانێکی حەڵاڵی هاوسەری بەیەکەوە دروست کەین. لە دینی ئێمەدا یەکەم کەسێ خۆشەویستی پێشکەش کردووە کچ پێشکەش بە کوڕی کردووە دایکە حەوا پێشکەش بە کوڕەکەی کرد کە ئادەمە ئەمە دینی ئێمە وا دەڵێ بەڵام قسەکەم بە هەند وەرگرن کەس نەیقۆزێتەوە نەک هەر بە لەسەر جادە نامەیەکی بۆ فڕێدا و بە موبایلێک بێتە عاشقی خۆزگە ئەو کوڕەش ئادەمی بێ ئادەمی وەکو باوکە ئادەم ئەسڵزادەی باوکی بێ کاتێک کە هیندستان بوو بە لانکەی یەکەمی ئادەم لە بەهەشت کە کرانە خوارەوە لەسەر مەعسیەتێک ئەوە شوێنی ئەوە نیە باسی کەم ئادەم چووە وڵاتی هیندستان دایکە حەوا چووە جدەی عەرەبستان شاری جدە ئێستاش یعنی داپیرە بە ناوی دایکە حەواوە ناودراوە شاری داپیرەکەمان داپیرەی هەمووان لە هندستانەوە ئادەم بە دووی دایکە حەوادا گەڕا هێندە بۆ وەفا بوو بۆی لە هندستانەوە بە پێ گەڕا هەموو وڵاتان گەڕا حەتا لە تەنیشتی شاخی عەرەفاتا دایکە حەوای دۆزیەوە وەڵاهی ئەگەر ئەو کوڕە ئادەمیزاد بێ نەوەی ئادەم بێ و ئەوەندە بە وەفا بێ بۆ دوای ئا ئەوە کون بە کون بە دووتا بگڕێ و دەستت لێ بەر نەدا زۆر ئاساییە کچ دڵی خۆی پێشکەش کا و بڵێ خۆشم دەوی بەڵام بەداخەوە بەڵام بەخوا هەموو کوڕێک شایەنی ئەوە نییە هەیە ئادەمیزاد نییە مەیمونزادە و پشیلەزادەیە وەڵاهی بێزل لە وشەی خۆشەویستی دەبێتەوە من لەو تەلەفیزۆنانە متابعەی زۆر دەکەم قەسەم بەخوا بەس بۆی بۆ جەنابتی ڕوون کەمەوە ئەینا هیچ هەدەفێکی کەمان نییە هەر وایە زام کاوبایە بینیومە فلیم کارتۆن دەرکراوە پشیلەیەکی نێر پشیلەیەکی مەی خۆش دەوێت دڵداری لەگەڵا دەکا نامەی بۆ دەنووسێ و دوای پشیلەکە حەز لە یەکێ شکە دەکا ئەوە ئەوە لە فلیم کارتۆنی مناڵانە هەیە مناڵی بەستەزمان تۆم و جیری سەیر دەکا کە شتێکی عالەمی ئەمان لێرە لە کوردستانە بۆیان کردووە بە فلیمی دڵداری کەڵەشێرم بینی لەم ماوانی پێشوودا لە تەلەفیزۆنێکی مەحەلیەوە چاوی هەڵدەتەکان لە پشت لە مریشکێک ئەگەر حەزلێکردەی وەکو پشیلە و کەڵەشێر و مریشک بێ با بەمە کەی خۆشەویستیە ئەوە دوای سعاتێک لێی وەڕز دەبێت شەکەت بەدبەخت دەکا ئامان خوشکم ئاگات لێبێ لەو سیفەت پشیلانە پشیلە بێ بە ڕەمزی بێوەفایی کەڵەشێرێک ڕەمزی خەڵەتاندن نا ئاگات لێبێ ئەگە ئادەمی بێ من دەڵێم ئادەمی بێ بەڵام خۆشەویستی کە غەریزەیە خوا دەفەرمێ نابێ دەستگارم کردنەوە بێ نابێ حەز لێ کردەی بێ نابێ هەوەس بازی بێ نابێ بۆ پێ ڕابواردن بێ جمعە ڕابردوو وتم بۆ تەرایی پێکردن نەبێ کچەکە نەبات تەرایی پێ بدا وەکو سارا بیسوڕێنێتەوە کەلێ وەڕز بوو دوایی سوکانەکەی تەسلیمی کەسێکی کەکە هەر ڕۆژ لەسەر سارەیەک بێ تەرایی پێکردن نەبێ ئەوە ناڵێن ئەمە خۆشەویستی نی پێ ناوترێ ئەو خۆشەویستی ئاەتەکە تەواوی دەکا ها ئێمە حل لە خزمەت یەک سێ چوار وشەی قورئانای وجعل بینکم مودة ورحمە ئەمجا خوای گەورە دەفەرمێ خۆشەویستی و سۆز و بەزەیم خستە نێوانیانەوە والله ژیانی ژنمەداتی ئەم دوانی لێلا چێ نابێ مەوەدە خۆشەویستی بۆ سەرەتای یەکترناسینی کوڕ و کچ و سەرەتای گواستنەوەی بووک و زاوایەتی ڕەحمە دوای منداڵ پەیدا دەبێ ئەمجا میوان پەیدا دەبێ ئەمجا مەسرەفاتی ژیان پەیدا دەبێ ئەمجا پیری پەیدا دەبێ لەو کاتای ئەگەر هەر خۆشەویستی بێ کۆتایی پێ دێ خۆشەویستی شەر چەند ساڵێکە ئەو گەرم و گوڕیە نامێنێ ئافرەت کە بوو بە خاوەنی سێ چوار منداڵ باوەڕکە زۆر جاگەی لە مێردەکەی وەکو پێویست نامێنێ بەڵام ڕەحمە دەست پێ دەکا ئەمجا پیاوەکە ڕیشی سپێ بە زەی بە پیرێژنەکە دێتەوە پیرێژن بە زەی بە پیاوە ڕیش سپێکەی مێردیا دێتەوە ئەهل لە کوردستانی ئێمەدا چەند جوان بوو کابرای ئافرەتی پیرێژن چای بۆ مێردە پیرەکەی تێ دەکرد قەڵدەی بۆ تێ دەکرد ئەگە حەرامیش بوویایە ئەمە هەموو دیمەنی سۆز نواندن بوو ژیانی پێغەمبەران پڕە لە مەوەدە و ڕەحمە لە ئاخری ئەم وتارەدا سەرنجتان بۆ ژیانی دوو دڵدار ڕادەکێشم دروستە بڵێم ئەوانە دڵداری یەک بوون دروستە بڵێم ئەوانە خۆشەویستی ڕاستەقینە یەک بوون تخوا ڕێکخراوەکانی ئافرەتان تخوا ڕێکخراوەکانی لاوان ئەگەر دەتانەوێت خۆشەویستی دروستکەن لە نێوان کوڕ و کچەکاندا وەرن لە ژیانی پێغەمبەرانەوە فێر بن والله ئەوەی لە ژیانی پێغەمبەرانەوە نەزانێ خۆشەویستی چییە گەنج بە هەڵە دەبا والله ژیانی دەکا بە ژیانی ئاژەڵی دەیکا بە ژیانێک مڕاهیقێکی سەرگەردانی سارا جوانترین ئافرەت بووە لەسەر زەویدا دوای حەوا بە دڵداری و خۆشەویستێکی ڕاستەقینە و پاک بە یەک گەیشتن لەگەڵ ئیبراهیمە بەڵام توخوا بزان ئەمە خۆشەویستیە هەشتا ساڵی ڕێک ژن و پیاو بوون هەشتا ساڵ ئیبراهیم پشتی چەما بۆ ڕیشی سپی ئا ئەوەندە منداڵیان نەبوو حەکیم و دکتۆری ئەو زمانە ژەگە هەبووبێ بە تەجروبە سەلماندیان وتیان وەڵڵای ئیبڕاهیم گیان ئەم مناڵ نەبوونە لە سارا خاتوونەوەیە ئەو عەقیمە نەزۆکە و مناڵی ناوێ لە ماوەی ئەو هەشتا ساڵەدا حەزرەتی ئیبڕاهیم کە دڵی وەکو مەنجەڵ دەقوا بۆ ئەولادێک کە پێغەمبەری خوایە چەند خۆش ئەولادێک لە پاش بەجێ بمێنێ هەر لانی کەم تەب... لانی زۆری ئەوەی بە تەبلیغی دینەکەت بکە لانی کەم هەموو حبی ئینسان ئەوەیە کە ئەولادت پێت خۆشە هەبێ خوای گەورە ئەولاد بە هەموو ئەوانە ببەخشێ کەوا ئەولادیان نیە ئینشاءاللە بەڵام ئەوە خۆشەویستیە هەشتا ساڵی ڕەبەق ئەو مۆڕەشانە هەموو سپی بوون ڕۆژە لە ڕۆژان حەزەتی ئیبراهیم لەبەر دڵی سارا خاتون باسی منداڵی نەکرد بڵێ مناڵن نابێ ڕۆژە لە ڕۆژان نەیگوت ژنی دووەم دێنم نەیگوت حەتا ئاخری بە زۆری زۆرداری بە تەکلیفاتی سارا خاتوون وتی تخوا ئیبراهیم تۆ چەند منت خۆش دەوێ لەبەر خاتری من هەشتا ساڵە تەحەمولی بێ مناڵیت کردووە وا پیر بووی وەڵڵاهی لە منەوەیە نەزۆکێکە تخوا ئەس هاجەرە خاتوون ئافرەتێکە محتەرەمە خزمەتی ماڵی کردوین لەگەڵمانا ژیاوە تخوا مارەی کە بە شەرعی خوا بەڵکو مناڵەکەت بێ لەسەر ئەو تەکلیفەی دڵی نەشکاند و مارەی کرد خوای گەورە ئیسماعیلی چاوگەشی پێ بەخشین بە تەبیعەتی ئافرەت وایە غیرەیەک لە مێشکایەتی سبحان اللە ئەم مەلۆتکە جوانە حەتا بڵێی سیما جوان ئەفەمە ئیبراهیم کە لە باوەشێ کرد و بۆنی پێوە دەگرت هاجرە خاتون غیرەی کرد وتی ئیبراهیم ئەگە منت خۆش بێ نابێت نە هاجرە و نە مناڵەکە لێرە لەم وڵاتە بێڵی ئەوە خۆشەویستێ وەڵڵای خەڵکی ئێستا بای کوڕە دەبا بە بڕۆ تازە بڕۆ پیرێژن تۆ بۆ دەبێ باعیسی فەوتانی ئەو مناڵە ئیبراهیم هندەی هەسارا خۆشەویستن و وەڵڵاهی بە قسەت دەکەم لەسەر فەرمانی خوا لە وڵاتی فەلەستینەوە هێنای بۆ مەککەی پیرۆز لەوێ بەجێی هێشتن ئەمجا نەکەر ئەوە بڵێ وەڵاوە تا بە قسەم کردی مانگی جارێکیش سەر لە تۆ دەدەم فەرمووی سارا گیان وەڵڵاهی دەبێ بۆت بسەلمێنم مناڵ نەبوونی تۆ و لەدایکبوونی ئیسماعیلی چاوگەش کە بەقەدەر نوری چاوم خۆشم دەوێ واللهی لە خۆشەویستی من و تۆ کەم ناکاتەوە بە کردەوەش بۆت دەسەلمێنم کە چەنم خۆش دەوێی وەڵاهی ئیسماعیل و دایکی ئەو ژنە گەنجە و ئەو مناڵە شیرە خۆرە بە تەنیا تاقانە بەجێ دێڵم ژیانم دەبێ هەر لەگەڵ تۆدا بێ مانگە و مانگ سەر لەوان دەدەم بەڵام شەو ڕۆژ لەگەڵ تۆ ئادەژیم تخوا چی پیاوێک ئەوە دەکات لەم سەردەمەیە هەر زۆر زۆر پیاو بێ و مەرد بێ دەڵە خانوویشی سەر بەخۆی بۆ دروست دەکەم لە تەنیش ماڵی خۆمانەوە یان لە شارەشکە مانگی ژارێک سەری دێدەم و پێویستەکانی بۆ دێ بەجێ بەجێ دەکەم ئایا توخوا ڕەئیتان چیە لەسەر ئەو حاجیانەی ئەو مەلایانەی ئەو بەناو خەڵکە موسڵمانانەی کە سێ ساڵ مناڵی نابێ و دە ساڵ مناڵی نابێ یەکسەر دەچێ ژنی دووەم دێنێ ئینجا ژنی یەکەمی بەڕەڵا دەکا ئەمە لەسەر ئیسلامی ئێمە حساب نییە خەڵکان مسەقەفەکان ڕۆشنبیرەکان بزانن ئەمە دینی ئێمەیە دینی ئێمە باسی ئیبراهیمی تێدایە ئێمە لە هەموو نوێژەکە دەڵێن کەما صلیت علی ئیبراهیم ئیبراهیم ئینسان دەبێ ئیبراهیمی بێ ئەگەر ڕاست دەکەی سڵاوەتی لە دیدار لێدەی ئەبێ هەزار مناڵ بە قوربانی یەک پێڵاوی خۆشەویستەکەت کەی ئەگەر ڕاست دەکەی خۆشت دەوێ ئەگەر خوا دای نوری عەلا نور کە نەبوو ئەوم زیاتر پێخۆشە لە مناڵ بەڵێ ئیبراهیم ئەمەی سەلمان ئەمەی سەلمان لە ماڵی ئیبراهیم و دەتانگوازمەوە بۆ ماڵی محەممەد مستەفا سەڵ سەلەم چونکە پێم بێ ئەدەبیە باسی پێ سەلەم نەکەم جەنگی زات السلاسیل یەکێک لە جەنگە قارەمانەکانی موسڵمانان کە سەرکەوتن سەرکردە و فەرماندەی ئەو لەشکرە عەمری کوڕی عاس بوو کە گەڕایەوە زۆر بە جوهد و بە تێکۆشانێکی گەورەوە کافرەکانی تێکشکان بوو موسڵمانان زۆر دڵخۆش بوون پێغەمبەری خوا صلی الله هەرچی سەر لەشکر و فەرماندەی سەربازی دەوڵەتی ئیسلامیە کۆی کردبووەوە لە مەدینەدا لە مزگەوتا دانیشتبوون پێغەمبەر صلی الله زۆر بە گەرمی تەرحیبی کرد پێشوازی کرد دەستی لە مل کرد پێوەی ماچ کرد مەدالیای ئازایەتی بەسەر سنگیدا کرد یعنی بەسە سنگی کێشا دەستخۆشی لێ کرد دوعای خێری بۆ کرد عەمر چونکە پێشدا زۆر دژایەتی موسڵمانانی کرد بوو ئەمەی بە فرسەت زانی وتی ئێستا لەبەر چاوی ئەو هەموو قایدە عەسکەریەدا بزانم پێغەمبەرم چۆن منی خۆش دەوێت وتی ئەی پێغەمبەری خوا یەک پرسیار لێ دەکەم پێغەمبەرم فەرمووی فەرموو بڵێ پرسیار بکە وتی تخوا کێ لە ناو دڵتدا لە هەموو کەس خۆشەویستترە وتی، ئێستا پێغەمبەر سەڵ دەفەرمێ، وەڵای تۆم لە هەموو کەس خۆشترە، چونکە تۆ سەرکەوتنێکی گەورەت بەدەستهێنا، موسڵمانانت لە دەستی دوژمن پاراست و ئەو مەترسیە لەسەر دەوڵەتەکەمان و ژن و منداڵمان دوورخستەوە. پێغەمبەر سەڵ سەلام بە زەردەخەنەوە فەرمووی، عائیشەم لە هەموو کەس بەلاوە خۆشەویسترە. تخوا تەحەدا دەکەم چ پیاوێکی عەسکەری گەورە هەیە ئەو ڕەیس جمهورانەی دونیا لە کاتی مەراسیمی عەسکەرتاریدا کە هەموو لەش سەرلەشکر و فەرماندە عەسکەریەکان لەبەر دەستیا بن بڵێن چێت خۆش دەوێت شەرمی بڵێ بڵێ نەشی گوت خێزانەکەم ها سەیریکە نەیفەرموو خێزانەکەم هەر ناوەکەی هێنا ئەمە ڕەمزی خۆشەویستیە نەیفەرموو خێزانەکەم فەرمووی عائیشە وتی قوربان من مەبەستم ژنان نەبوو مەبەستم پیاوان بوو وتی ئێستا ئەمجا ناوی من دەڵێ فەمووی ئەبوها باوکی عائیشە ها لەوێشدا سەیری ئەبوها نەیفەرموو ئەبوو بەکر ئەخر لەفزەکان سەیری ئەو ئەو فەرموودەی پێوزان هەمووی کەلیمەکە لە شتیانی غیا قیاسێک هەیە ئەگە بی فەرموایە ئەبوو بەکر عائیشە لەبێت فەمووی ئەبوها بەهۆی عائیشە و هەموو کەس و کاری عائیشەشم خۆش دەوێت باوکی عائیشە لە پیاواندا لە هەموو کەس زیاتر لە لام شیرینە ئەم بەڵام واللهی بەڕێزان ئەمە هەر بە پیاو ناکرێ ئافرەتانیش سارا خاتون کە ئیبراهیم ئەوەندە ڕێزی لێگر واللهی خوشکانی بەڕێزم تۆ دەتوانی خۆت وا لێ بکەی ئەوان مێردەکەم قوربانی بدا لە پێناوتا ئاخر سارا خاتون لە پێناوی حەزەت ئیبراهیمە وڵات نەمانەگەڕێ خستیانە ئاگرەوە هەر نەبوو کوڕە تۆ شێت بووی بۆ خۆت دەخەی ئاگرەوە لە پێناوی خوا دەواز بێنە دەریان کرد چۆ فیرعەونی میسر خەیبوو تەحەدای ناموسی لێ بکا هەر قبوڵی کرد لە پێناوی حەزرەتی ئیبراهیمدا هەر چۆکی دانەدا وتی با بڕۆین بۆ عێراق وتی هەر لەگەڵتام وتی با بڕۆین بۆ فەلەستین و فەرمووی هەر لەگەڵتام ڕۆژێ لە ڕۆژان ئەم سارا خاتوونە پشتی ئیبراهیمی بەرنەدا ئافرەتێکی وا هەیە دوو شار بکە مێردەکەی لەگەڵدا دڵێ هەر فەوتام لەگەڵتان دەی کونە و کەلەبەرت پێکردم عائشە خانیش بۆ پێ سەم ئاخر وا بوو وەڵڵای پێ سەم دەی فەرموو عائشە دەزانم کەی لێم ڕازی و کەی خۆشت دەوم عەرزی کرد خۆشەویستی خوا بە چی دەزانی فەرمووی وەڵڵاهی ئەو وەختانەی کە خۆشت دەوەم سوێن دەخۆی دەڵێی بەو خوای کە محەممەدی کردووە بە پێغەمبەر فڵان شت وایە کە تۆزێ بە تەبیزا هەموو کەسێ تەبعا ژن و پیاوی ژەوەی هەیە سانیەک دوو سانیەت پێنج دقەیەک جاری وای عاتیفەی ژن دەجوڵێ ڕقێکی هەڵدەستێ کە دەزانم خەریکە ڕقت لێم هەستێ دەڵێی بەو خوای کە ئیبراهیمی کردووە بە پێغەمبەر ناوم نایەنی وتی بەخوا ئەی پێغەمبەری خوا جوان لێم حاڵی بووی قەسەم بەخوا ئەوەندەم خۆش دەوێی حەز ناکەم لەو کاتەدا کە تۆزە نەفسم توڕەبوونی تێدایە ناوی پیرۆزت بەدەم مابێ واللهی حەز دەکەم لەو وەختەیە کە ناوی محەممەد بەدەم مابێت لەگەڵ جەرگ و هەناومەوە بە خۆشەویستی بێتە دەرەوە حەز ناکەم لە کاتی توڕەبوونا ناوی محەممەد بە سادەی بەدەم مابێ بۆیە ناوی ئیبراهیم دێنم بۆیە حەز دەکەم لە ئەو پەڕی خۆشەویستیدا ئەها ئافرەت ئاوا کە ناوی مێردەکەی هێنا وابزانە گەورەترین پاشای دنیای ناوهێناوە ئەوەندە بە خۆشەویستیەوە ناوی بۆ بێنە بەخوا مێردەکەشی وەکو پیامەی خۆسان بۆی وەفادار دەبێ ئەم دوانە هەمووی تەواوکەری یەکتن ئەمە خۆشەویستیە خۆشەویستیەک ئەوە ئەساسە ئاوا لە دوای زەواجەوە دروست بێ نەک دەست پێگەرم کردنەوە نەک یەکتر خەڵەتاندن ئەم بابەتە ویستم لە دوو وتار عەرزم کردن کۆتایی پێدێ بەڵام لەبەر خاتری هەموو ئەو گەنجانەی کە لە ڕەگەزی کوڕ و کچ تەلەفۆنیان بۆ کردم پەیوەندیان پێوە کردم بینیانم تکایان کرد خوا مامۆستا لەسەر ئەو باسە زۆرتر بڕۆ ئومێدەوارم انشاءاللە لە خوتبەی داهاتوودا ئەم باسە تەواو دەکەین ئەمجا دەچمە سەر ئەوانەش کە تۆ دڵی مامۆستا هەر باسی ژن و پیاوت کرد ئەی ئێمەی گەنج کە دەمانەوێت کەسێکمان خۆش بوێ ئەی ئەو کچەی کە دەیەوێت کوڕێکی خۆش بوێ ئەی باسی ئێمە انشاءاللە ئەوە بۆ جومعەی داهاتوو یاڕەبی خوا ڕەحممان پێ بکەی یاڕەبی خوایە خێزانەکانمان بەختەوەر کەی خوای پەروەردگار مەوەدە و ڕەحمە بخەیە نێوان ژن و پیاوەکانەوە ئەو خێزانانەی خۆشەویستیان لە ناولاچۆ خوایە خۆشەویستی و سۆز و محەبەت بگەیڕێن نێوانیان ئەو ژن و پیاوانەی ناکۆکنی ئیسلاحی حاڵیان بکەی ئەو ژن و پیاوانەی ڕێک و پێکن بەیەکەوە ئاشتی خوازن بەیەکەوە ڕێز و حرمەت لە نێوانیاندایە یاڕەبی خوایە لە یەکیان نەکەی یاڕەبی خوایە لە چاوی پیسی ناحەزان و دەمی پیسی قسەی ئافرەت و پیاوی ناحەز خوایە بیان پارێزی یاڕەبی خوایە ئەو ئەولادانی ساڵحن لە دایک و باوکی خوانیان نەستێنی ئەوەی ناساڵحە یاڕەبی خوایە دڵی دایک و باوکی خۆشکەی ئەولادەکەی بۆ ساڵحکەی یاڕەبی خوایە ئەوەی ئەولادی نیە خوایە ئەولادی ساڵحی پێ عەتاکەی پێ بەخشی ئامین والحەمدلله رب العالمین الحمد لله الذي حكم فقدر وشرع فيسر سبحانه